یەکێک لەو درۆ گەورانە کە کەسانێک شەرم ناکەن ئەو مەعرەزەی هەولێر کە من سیارەکەم لەوێ کڕیوە وتی لە شوێنێک بووم دانیشت بووم وتیان بابە تۆ نازانیم سیارە لە چێ وەریگرتو چێ داوێتێ وتیان بابە تۆ نازانیم سیارە لە چێ وەریگرتو چێ داوێتێ تی ڕۆڵە گیان ئەو درێت لە هەر شوێنێک کرد بابەس لای من نەتکرد بە سوێن بەخوا لە من کڕیوێتی لە مەعرەزەکەی من تۆ چۆن درۆ دەکەی لە خوا ناترسی فڵان بۆی کڕیوە فڵان داویەتیە قەناتەکە ئەو دایناوە کاکە درۆ عیب صفەتی منافقە کابرای بێدین دەیکا بەس ئیسلامی تۆ بۆ دەیکەی دەڵی باوەڕم بەخوایە و لە جەهنم دەترسم ئیدا حدەتە کەذب کە قسە بکەی درۆ بکەی گوێشی نەدەیتێ سەرچاوەکەشت چییە باوەڕ پێکراوە منافقێکە کەی باوەڕ پێکراوە ئینسانی منافق